ڕاستکۆڵنییکۆف لە خەو ڕاپەڕی و شەڵاڵی ئارەق بوو هەناسەی بە گیر هاتبوو، بە ترسەوە خۆی ڕاست کردەوە، بە دەم خزانە ژێر درەختێکەوە هەناسەیەکی قووڵی هەڵکێشا وتی، سوپاس بۆ خوا کە ئەمە تەنیا خەو بوو، بەڵام یانی چی؟ تۆ بڵێی ئەمە سەرەتای پەرکەم نەبێ؟ چ خەوێکی ترسناک بوو! ئەدوت هەموو گیانی ورد و کوتراوە و دڵی گیراو و وڕزە. ئانیشکی دا دایە سەر ئەژنۆی و سەری نایە نێوان هەردوو دەستیەوە، بە سەرسوڕمانە وتی، خوایە! ئاخۆ ئەبێت ئەبێت من بەڕاستی تەورێک هەڵبگرم و ئەمەندە بەسەریدا بکێشم تا کاژەڵاکی ورد و خاش بکەم لە خوێنە گەرم و لینجەکەیدا بگەوزێم قفڵەکە بشکێنم دزی بکەم دزی بکەم و خۆم بشارمەوە لە خوێندا شەڵاڵ بەتەور خوای ئەمە کرێ کە لەبەر خۆیەوە ئەم قسانەیە کرد وەک گەڵای درەخت لەرزی، پاشان جارێکی دی کەمێک جوڵا و وەک سەرسامیەکی قوڵ ئەوکی گرتبێ لەگەڵ خۆیدا کەوتەوە دوان. یانی چی؟ منەمزانی بەرگەی شتیوا ناگرم، ئەی ئیتر بۆچی تا ئێستا خۆمی پێ ئازارەدەم؟ ئاخر هەر دوێنێ دوێنێ کە ڕۆشتم تاقی کردنەوە بکەم، هەر دوێنێ بە تەواوی لەوە گەیشتم کە بەرگەی ناگرم و ناتوانم بیکەم کەواتە ئەیچی بۆ تا ئێستا دوو دڵم آخر هەر دوێنێ کە لە پلیکانەکان ئەهاتمە خوارێ بەخۆموت ئەمە کارێکی قێزەون و خراپ و دزێوە هەر ئەو بێکردنەوە دڵی بە تێکەڵ هێنام و ترسم لێنیشت نەخێر من ناتوانم ئەو کەم خۆم پێناگیرێ گریمان بچووکترین گومان نەکرێت گریمان هەموو ئەو شتانەی لەم مانگەدا بڕیاری بۆ دراوە وەک ڕۆژی ڕووناک و وەک بیرکاری ورد بێت و بەجێ بێت خوایە آخر من کە بار حاڵ ناتوانم بڕیار لەسەر ئەو کارە بدەم کە ناتوانم بیکەم هەرگیز ناتوانم بیکەم کەواتە بۆ تا ئێستا هەستایە سەر پێ و بەسەر سوڕماییەوە لە چواردەوری خۆی ڕوانی وە گەوەی بەلایەو سەیر بێ چۆن هاتۆتەوە ئێرە ئەوسا بەرە و پردی تا بەڕێ کەوت ڕەنگی پەڕی بوو چاوی ئەسوتایەوە هەموو گیانی تێکشکا بوو کەچی لە پرا هەناسەدانی ئاسانتر بوو هەستی کرد ئەو بارە قورسەی کە ماوەیەک بوو تەنگی پێ هەڵچنی بوو لە سەر شانی لاچوو یەکسەر دڵی ئارام بووە و ئاسوودە بوو لاڵایە وتی خوایە ڕێگاکەمم پیشان بدە و من لەم ئارزوە نەفرەت لێکراوەی خۆم دەسەڵەگرم کە بەسەر پردەکەدا تێپەڕی هێور و لەسەرخۆ تەماشای ڕووباری نیڤا و خۆرە پڕ لە درەوشاوەکەی ڕۆژ ئاوابوونیە کرد هەرچەندە زۆر بەهێز بوو بەڵام هەستی بەماندوو بوون ناکرد لەو ئەچوو ئەو دوومەڵی مانگێکی ڕێک بوو لەسەر دڵی هاتبوو لە پڕاتەقی بێ ئازادی! ئازادی! وا ئێستا لەو سیحر و ئەفسون و خەیاڵاتە ئازاد ببوو. دوای ئەوە کە ڕاستکۆلنییکۆڤ بیری لەو کاتە و لە گشت ڕووداوەکانی ئەو ڕۆژانە کردەوە کە بەسەری داهاتبوو، دەقیقە بە دەقیقە، خاڵ بە خاڵ و بەند بە بەندی ئەهاتەوە یاد، شتێکی زۆر سەرنجڕاکێش سەرسامییەکرد. شتێک کە لە ڕاستیدا بەو ئەندازەیەش سەیر نەبوو، وەلێ بۆ ئایندەی خۆی هەمیشە بە چارەنوسسازی دانا. بە هیچ جۆرێکیش نەیەتوانی لەوە تێبگا کە ئەو بەو هەموو شەکەتی و بێزارییەوە کە ئەبوو بە نزیکترین و کورتترین ڕێگادا بگەڕایەتەوە ماڵەوە، کەچی لە مەیدانی، سنایا، گەڕایەوە. گەڕانەوە لێیەوە هیچ پاساوێکی نەبوو. ئەو پێچە بە دەورەیە خۆی لە خۆیدا گەلێک زیاد بوو، هەرچەندە زۆریش دوور نەبوو، بەڵام شیاوی ئەوە بوو سەرنجت ڕابگرێ. هەڵبەتە دەیان جاری تر ئەوەی هاتبووە پێش کە بێ ئەوەی بزانێ ئەو شەقامانە کامانەن، یان مەبەستی بووبێ بیزانێت پیایاندا گەڕابووە ماڵێ. وەلێ ئەمجارەیان بەردەوام لە خۆی پرسی کە ئەم ڕێکەوتە چی بوو ئەوی بە مەیدانی سەنایادا هێنا کە هیچ پێویستی ناکرد و بۆ ئەویش ئەوەندە کاریگەر و گرنگ بوو، کە ئەبوو هەر لە هەمان سەعات و دەقیقەدا لە ژیانی ئەو و بەتایبەتی لەو بارە دەروونی و دۆخە ناهەموارەیدا ئەوە ڕووی بدایە، تا بۆ ئایندە کاریگەرترین ئاسەوار لەسەر ژیان و چارەنووسی دابنێ. هەر ئەدوت ئەمە پلانێکە و بۆی چنراوە. کاتێک بە مەیدانی سەنایەدا تێپەڕی، سەعات لە دەوروبەری نۆدا بوو. هەموو فرۆشیارەکان کە لەسەر سەکۆ و مێز یان لە دووکان و کۆگاکاندا شتومەکیان ئەفرۆشت، سەرقاڵی کۆکردنەوەی دووکان و شتومەکەکانیان بوون، بۆ ئەوەی وەک مشتەرییەکان بەرەو ماڵ بچنەوە، لە پاڵ چاخانە و چێشتخانەکانی لاکۆڵان و بنبانەکان لە حەوشەی پۆخڵ و بۆگەنی ماڵەکانی مەیدانی سنایا و لە هەموو زیاتر لە پاڵ مەیخانەکاندا، خەڵکێکی زۆر لە فرۆشیار و هەژاران کۆببوونەوە. هەر کاتێک ڕاسکۆڵنیکۆف بێ مەبەست رێیەکەوێتە سەرەو شەقامە، لە بینینی ئەو دیمەنانە و بە تایبەتی بینینی هەموو لا کۆڵانەکانی ئەو ناوە خۆشی تێگەڕێ. لەوێدا هیچ کەسێک بە چاوی سووکەوە لە جلە دڕاوەکانی ئەم ناڕوانێ. لەوێدا هەموو کەسێک ئەیتوانی بە ئاسانی چۆنی بوێ بەڕێدا بڕوا بێ ئەوەی سووکایەتی پێ بکرێ، یان هەستی بریندار بکرێ. کە ڕاسکۆڵنیکۆف گەیشتە سەرسوچی کۆڵانی کاف پیاوێکی لەگەڵ ژنەکەی دابینی وردەواڵەکەیان بریتی بوو لە دەزوو شریت و ڕەفتە بۆ فرۆشتن لەسەر دوومێز دایان نابوو ئەوانیش کەوتبوو نەکۆکردنەوەی شتەکانیان تا بەرەو ماڵ بگەڕێنەوە بەڵام ژنێکی ئاشنایان کە لەو کاتەدا لێیان نزیک کەوتبووە کەمێک لە ڕۆشتن دوای خستن ئەم ژنە ئاشنایە لیزاڤێتا ئیڤانۆڤنایان وەک پێی ئەڵێن لیزاڤێتای خوشکە بچکۆلەی هەمان ئەلێنا ئیڤانۆڤنای پیر بوو کە پارەی بە قازانج ئەدای خەڵکی و دوێنێ ڕاستکۆلنییکۆف بۆ بارمتە و تاقیکردنەوەی کارەکەی سعاتەکەی لادانە دەمێک بوو ڕاسکۆڵنیکۆف زانیاریی زۆری لەبارەی ئەم لیزاڤێتایەوە بەدەستهێنابوو، تەنانەت ژنەکەیش کەمێک ئەوی ئەناسی. لیزاڤێتا ژنێکی تەمەن سی و پێنج ساڵ بوو، باڵا بەرز، بێنموت، شەرمن و لەسەرخۆ و تا ڕادەیەکیش گەلحۆ بوو. کۆیلەی تەواوی خوشکەکەی بوو. شەو ڕۆژ کاری بۆ کرد و لە ڕویە ترس دایەگرت و ئەلەرزی و تەنانەت تێهڵدانیشی خوارد لیزاڤێتە بەرامبەر بە پیاوە فرۆشیار و ژنەکەی بە دوو دڵی و بە بەستەکەی وەستا بوو چاک گوێی بۆ گرتبوون ئەوانیش زۆر بەگەرمی شتێکیان پێوت کە ڕاسکۆڵنیکۆف لە پڕێکدا ئەوی بینی، هەستێکی سەیر لە شێوەی سەرسوڕمانێکی قووڵدا هەموو گیانی داگرت، ئەگەرچی ئەو یەکدیبینینە لە خۆیدا هیچ جێگای سەرسوڕمان نەبوو. پیاوە فرۆشیارەکە بە دەنگی بەرزەی وت، لیزاڤێتا ئیڤانۆڤنا، وا چاکە ئێوە خۆتان بڕیار بدەن، سبەینێ سەعات حەوت وەرە ئێرە، ئەوانیش دێن. لیزاڤێتا بە دەم بیرکردنەوە و نووزەیەکەوە وەک نەتوانێ بڕیار بدا وتی، سبەینێ؟ ژنە فرۆشیارەکە کە زیت و زرنگ بوو خێرا سەری قسەی لێگرتوتی ئەم ئەلێنا ئیڤانۆڤنایە عجب ترسێکی خستۆتە دڵتەوە من کە تۆ بینم وەک مناڵێکی بچکۆلم دێتە بەرچاو خۆ ئەو خوشکی دایکی و باوکیشت نییە زڕ خوشکتە بڕوانە چ دەسەڵاتێکی بەسەرتانەوە هەیە مێردەکەی قسەکەی پێبڕیوتی ئەم جاریان هیچ بە ئەلێنا ئیڤانۆڤنا مەڵێ گوێ لە من بگرە بێ ئەوەی پێی بڵێیت وەرە لامان، کارێکی زۆر سوودبەخشە. هاوشیرەکەت پاشان خۆی لەوە تێگات و قایل شەوێت. لیزابێتا وتی، کەواتە بێم؟ پیاوکە وتی، نزیک سەعات حەوت، سبەینێ، لای ئەوانیشەوە دێن و ئەوسا خۆتان بڕیاری لەسەر بدەن. ژنەکە قسەکەی تەواو کرد وتی، سەماوەریش دەمەکەین. لیزابێتا کە هێشتا بیریەکردە وتی، باشە دێم. لەسەرخۆ هەستا و بەڕێکەوت. ڕاسکۆڵنیکۆف لەو ساتەدا بەلایاندا تێپەڕی و بێجگە لەوە گوێی لە هیچی تر نەبوو. لەسەرخۆ و بێدەنگ بە جۆرێک کەس گوێی لێ نەبێ ئەڕۆیشت و تێکۆشا وشەیەک لەوەی بیستبووی لەبیری نەکا. وردە وردە سەرسوڕمانەکەی لێ بوو بە ترس. پشتی لەسەرماندا تەزیبوو. تا لە پرێکدا بە تەواوی لەوە گەیشت، کە لیزاڤێتای خوشکی پیرێژنەکە و تاقە هاودەمی لە ماڵەکەدا سبەینێ سعات حوتی سەر لە ئێوارە لە ماڵەوە نابێ کەواتە پیرێژن سعات حوت بە تەنیا لە ماڵەوەە چەند هەنگاوێکی ما بۆ بگاتە ماڵێ ڕاز کۆڵنییکۆف چون یەکێک فەرمانی مەرگی بەسەردادرابێ چوە ژوورەکەی خۆیەوە بیری لە هیچ نەکردەوە و نەیشیەتوانی بیر بکاتەوە بەڵام بە تەواوی بوونیەوە لە پڕاهستی کرد کەیدی ئەو نە ئازادە لە بیرکردنەوەدا و نە ئازادە لە کارکردندا لە پرێکدا هەموو شتێک براوەتەوە و بڕیاری بنە بڕی لەسەر دراوە تەنانەت ئەگەر بۆ سەرگرتنی نەخشە و پلانەکەی بەردەوام ساڵانێک چاوڕی دەرفەتێکی ترکە هەرگیز ناتوانێ وەک ئەمەی کە ئێستا و لە ناکاوێکدا بۆی هاتۆتە پێش دڵنیابێ لە سەرکەوتنی بەهەرحاڵ، ئەو بە بڕوای تەواو لەوە تێگەیشت کە بێ ئەوەی بکەوێتە پرسیار و سووسەکردنێک کە ڕەنگە مەترسی زۆری لە دواوە بێ، سبەینێ لە فڵان سەعاتدا ئەو پیرێژنەی کە ئەم ئەیەوێ بیکوژێ بە تاق و تەنیا لە ماڵەکەیدایە. لە دواییدا ڕاسکۆلنیکۆف لەو پێشهاتە تێگەیشت کە بۆچی پیاوە فرۆشیارەکە و ژنەکەی لیزاڤێتایان بانگهێشتی لای خۆیانە کرد ئەمە مەسلەیەکی زۆر ئاسایی و چ مەبەستێکی گرنگی لە دواوە نەبوو خێزانێکی هەژاری تازەهات و جلوبەرگ و شتی دیکەی ژنانیان ئەفرۆشت لەبەرەوەی لە بازاردا هیچی وای بۆ ناکردن بە دوای کڕیار و دەڵاڵێکدا گەڕان لیزاڤێتایش سەری لەو کارانە ئەخورا، حەق دەستێکی وەرەگرت و ئەکەوتە دوای کارەکە. بازاڕی لیزاڤێتا گەرم بوو، چونکە زۆر سەرڕاست بوو، هەمیشە نرخی ڕاستەقینەی بە کڕیارە وت و هەر نرخێک کە دایەنا بێنەو بەردەی لەسەر ناکرد. ئاسایی کەم قسەیەکرد و وەگوتمان گەلێک لەسەرخۆ و بەپارێز بوو. بەڵام ڕاسکۆڵنیکۆف لەم دواییەدا بڕوای بە خورافات هێنابوو تا ماوەیەکی زۆریش ئاسەواری ئەو خورافاتەی لێ نەبووەوە ئەیویست هەمیشە ئەم ڕووداوانە ببەستێتەوە بە ڕێکەوتی سیر و کاریگەریە نهێنیە ئەفسوناویەکانەوە پارزستان یەکێک لە خوێنکارەکانی هاوڕێی کە ناوی پۆکوریف و بە سەفەر چوبوو بۆ خارکوف لە نێوان قسەکردندا ناونیشانی ئەلینا ئیڤانۆڤنای پیری دابووە بۆ ئەوەی ئەگەر ڕۆژێک پێویستی بە پارە بوو بارمتەی لا دابنێت و بە قازانج پارەکەی لێوەربگرێت ڕاستکۆڵنییکۆف تا ماوەیەک نەچوو لای پیرێژنەکە چونکە وانەی ئەوتەوە و هەرچۆنێک وایە کارەکانی خۆی ڕایە کرد مانگو نیوێک لەمە و بەر بیری ناو نیشانەکەی کەوتەوە دووشتی هەبوو بۆ ئەوە ئەشیان بە بارمتیان دابنێ سەعاتە زیوە کۆنەکەی باوکی و ئەو ئەنگستی لە زێڕە بچکۆلەی کە سێ نەقێمی سووری لەسەر بوو کاتی خۆی خوشکی لە کاتی ماڵ ئاوای لێکردنیدا بە یادگاردا بووە ڕاستکۆلنییکۆف بڕیاریدا ئەنگستیلەکەی بۆ بەرێ کە پیرێژنەکەی دۆزیەوە هەر لە یەکەم بینیندا پێشەوەی هیچ شتێکی گرنگی لەبارەوە بزانێ بەرامبەر بەو لە خۆیدا هەستی بە بێزاریەکی زۆر کرد دوو گەڵا پارەی لێ وەرگرت و لەسەر ڕێگاکەیدا سەرێکی لە چایخانەیەکی گەنیلەدا دانیشت و زۆری بیرکردەوە بیرێکی سەیر ڕاست وەک ئەو هێلکەی کەیەوێت ببێتە جوجەڵە ئەم بیرە لەسەریدا تا ئەهات زیاتر پەرەی ئەسەند و بەخۆیەوە سەرقاڵیە کرد تا ڕادێک لە پاڵیدا لە پشت مێزێکی ترەوە خوێنکارێک کە هیچ نێناسی و لە یادیشیدا نییە ناسیبێتی لەگەڵ ئەفسەرێکی لاودا دانیشت بوو بەڵام ئەوێک کە بە هیچ جۆرێک نەتوانێ لەو کاریگەرییە سەیرە ڕزگاری بێ، ئەوا ئێستا وەک یەکێک هەر بە دەستی ئەنقەست ئەوە بکا، جارێکی دی هەمان بیری لا دروست دەکاتەوە. خوێندکارەکە کتوپڕ لەگەڵ هاوڕێکەیدا کەوتە باسی ئەلێنا ئیڤانۆڤنا. ئەیوت ژنێکی باشە ئەشێت هەمیشە پارەی لێوەربگری لە جولەکەی دەوڵەمە نەچێت ئەتوانێت هەر لەوێدا 5هزار ڕۆبلت بداتێ وەلێ بەسەر ڕۆبلێکەوە ناچێت لە بابەتی ئێمە زۆر کەس چوونەتە لای وەلێ زۆر بەدڕەگەزە خوێنکارەکە کەوتە باسکردنی خراپی و شەڕەنگێزی پیرێژنەکە وتی ئەوەندە بەسە ڕۆژێک بەسەر بەڵێنەکەدا تێپەڕێت و بارمتەکەتی تیاچێت چواریەکی قیمەتی بارمتەکە دەداتێ مانگی لە سەدا پێنج یان حوت قازان جۆرەگرێ هەروەها شتی تریش خوێنکارەکە کە گەرمی قسە ببوو زیاتر لەسەری ڕۆشت کە پیرێژنەکە خوشکێکی هەیە بە ناوی لیزاابێتە ئەگەرچی پیرێژن لاواز و بچووک دێتە بەرچاو بەڵام لەو خوشکەی ئەدات و وەک مناڵ بە تەواوی لە ژێر چەپۆک و گوێڕایلی ئەودایە هەرچەندە باڵای لیزاابێتە بەلایەنی کەمەوە مەترێک و 6 سانتیمە ڕاسکۆڵنیکۆف یەک تاقە وشەشی نەبوارد، یەکسەر لە هەموو شتێک گەیشت. لیزاڤێتا زڕخوشکی بچووکی پیرێژنەکە بوو، دایکیان جیابوو، تەمەنی سی و پێنج ساڵ بوو. شەو و ڕۆژ کاری بۆ خوشکەکەی ئەکرد و چێژکەر و جلشۆری بوو. بێ لەمانەیش شتی فرۆشتنی بۆ ئەدووری. تەنانەت بە کرێ زەوی ماڵانیش یەشت و هەموو دەسکەوتەکەی ئەدایە خوشکی. نەیەوێرا هیچ کار و بەڵێنێک بێ مۆڵەتی پیرێژن ئەنجامدا، وەلێ پیرێژن وەسێتی خۆی کردبوو. لیزاڤێتایش لەوە ئاگادار بوو، ئەیزانی بێجگە لە شتومەکی وەک کورسی و کەرەسەی تر هیچ پارەیەکی پێ نابڕێ. هەموو سامانەکە بۆ گەیشتنە بەهەشتی گیانی پیرێژن کرابووە وەقفی یەکێک لە دێرەکانی ناوچەی نون. لیزاڤێتا ژنی ماڵێ بوو، کارمەندی دەوڵەتی نەبوو، شووی نەکردبوو. لەش و لاری گەلێ قەڵ بوو، زۆریش درێژ بوو. پێی گەورە و چەماوە بوون و هەمیشە کەوشی کۆنەی لە پێ کرد. خۆی پاک ڕاگرت، وەلێ ئەوەی خوێنکارەکە سەری لێ سوڕما و پێکەنینی ئەهێنایە، هەمیشە لیزاڤێتا سکی پڕ بوو. ئەفسەرەکەوتی تۆ نەدوو دزێوە. خوێنکارەکوتی بەڵێ ڕەش پێستێکە، لە سەربازێکی دەمامکراوە چێ بەڵام ئەزانیت بە هیچ جۆرێک دزێو نییە دەم و چاوێکی زۆر میهرەبانی هەیە بە تایبەتی دوو چاوی زۆر جوان بۆیە بەلای زۆر کەسەوە مەقبولە گەلێک هێور و شەرمنە هەمیشە لەسەر هەموو شتێک دەگەڵت هەیە تەنانەت زەردەخەنەکەشی زۆر قشنگە ئەفسەرەکە بە پێکەنینەوتی باشە دیارە تۆش حەزی پێەکەیت قوتابیەکە وتی لەبەر نامۆیەکەی. پاشان زۆر بە گەرمیە وتی با پێت بڵێم ئامادەم ئەو پیرێژنە نەگریسە بکوژم و ماڵەکەی تاڵان کەم. دڵنیا دەکەم کە تووشی هیچ ئازارێکی ویژدان نابم. ڕاسکۆڵنیکۆف تەزوێکی تێگەڕا بەڕاستی شتێکی سیر بوو خوێنکارەکە دیسان بێرانەوتی بمبورە ئەمێت پرسیارێکی جدید لێ بکەم هەڵبەتە من ئەوم بە گاڵتەوە وت بەڵام بڕوانە لەلایەکەوە پیرێژنێکی گەمژەی هیچ و پوچی بەد و نەخۆش کە کەڵکی بۆ کەس نییە بەڵکو زیان لە خەڵکیەدا و خۆشی نازانێ بۆژی ڕەنگە هەر بەیانیش بمرێ تێگەیت تێگەیت ئەفسەرەکە لە قوتابیە هەڵچووە کڕامە وەڵامی دایەوە چاک بەڵێ چاک تێگەم خوێنکارەکەوتی کەواتە گوێ لە پاشماوەکەی بگرە لە لاکەی ترەوە توانا گەنج و تازەکان بێهودە و بێپشتیوان لە ناوچن ئەوانە بە هەزاران و دنیایان پڕکردووە سەد بەڵکو هەزار پرۆژە و کاری چاکە هەیە کە ئەتوانرێ بەو پارەی ئەو پیرێژنە وەقفی دێری کردووە ئەنجام بدرێ. سەدان تۆبڵی هەزاران کەسێ بەو پارەی ئەخرێنە سەر ڕاستە ڕێگا. دەیان خێزان لە هەژاری و بەد ڕەوشتی و نەدارایی و نەخۆشی زا ئەندامی ڕزگارەبێ. هەموو ئەمانە بەو پارەی ئەکرێن. ئەو بکوژە؟ پارەکەی هەڵبگرە بەڵام بەو مەرجەی دوایی بەو پارێ خۆت تەرخان بکەی بۆ کاری چاکە و خزمەتی مرۆڤاتی ئەڵێ چی تاوانێکی ناچیزی بچووک هەزاران کاری باش نایشواتەوە لە باتی ژیانی تاقە کەسێک هەزاران ژیانی تر لە بەدی و خراپی ڕزگارە بێ مەرگێک و لە باتی ئەو سەدان گیان آخر ئەم ژمارەی تەواو ئاشکرا و ڕوونە بێجگەلەوەی کە لە پێوانەی گشتیدا ژیانی پیرێژنێکی سیلاوی دەبەنگی خراپ چ ئاسەوارێکیە لە ژیانی ئەسپەیەک و جاڵجاڵۆەکەیەک زیاتر نییە ئەسڵەن ئەو نرخەیشی نییە چونکە پیرێژنەکە زیان بەخشە ژیانی کەسانی تر لە ناوبە بەدکردارە کەمێک لەمەوبەر لە رقا گازی لە پەنجەی لیزاڤێتا گرت و ئەوەندەی نەمابوو بیقرتێنێت ئەفسەرەکە وتی بێگومان شایەنی ئەوە نییە بژی وەلێ ئەمە کاری سروشتە هاوڕێ سروشت چاک ئاراستە و ڕابەریەکرێ ئەگەر وانە بواە ناچار نقمی وەهم و کاری پڕوپوچە بوون ئەگەر ئەمە نەکرا هەرگیز مرۆڤە مەزنەکان دروست نابوون ئەڵێن ئەرک ویژدان من نامێت شتێک لەسەر ئەرک و ویژدان بڵێم بەڵام آخر ئێمە چۆن لە مشانە تێگەشتون گوێ بگرە پرسیارێکی ترت لێکم گوێ بگرە قوتابیەکە وتی باشە ئەفسەرەکە وتی تۆ ئێستا قسە و باسەکەی بەڵام پێم بڵێ بزانم خۆت پیرێژنەکە کوژیت یان نا قوتابیەکە وتی بێگومان نا من باسی دادپەروەری مەکرد مەسلەکە من نیم ئەفسەرەکەوتی وەلێ بە بڕوای من ئەگەر تۆ خۆت ناتانی بڕیار بدەی ئەم کارە هیچ پەیوەندێکی بەدادپەروەریەوە نییە وەرە با دەستێکی تر یاری بکەین ڕاسکۆلنیکۆف زۆر شپرزە بوو، هەڵبەتە هەموو ئەم قسانە ئاسایترین قسەی گەنجانێک بوون کە جارەهای جار بە شێوەی تر و لە بابەتگەلی تردا گوێبیستی بووە، بەڵام بۆ بە تایبەتی ئێستا کە خۆیشی لە سەروبنی ئەو مەسەلەیەدا بوو ئەمە ڕوویدا، ئەبێت ڕووداوەکە وابێ کە ئەم ناچار بێ گوێبیستی ئەم جۆرە گفتوگۆ و بیرانە بێ؟ ئەی بۆ ئەبێ هەر لەم کاتەدا کە بیرۆکەیەکی لە بارەی پیرێژنەکەوە لە ژێر سەردایە ئەبێت گوێی لە قسەگەلێک بێ کە پەیوەندی بە پیرێژنەکەوە هەبێ؟ ئەم رێکەوتەی سەیرە هاتە بەرچاو. گفتوگۆ بێ نرخەکەی ئەو دوو کەسەی ناو چایخانەکەیش کاریگەریەکی نائاسایی کردە سەر بیرکردنەوەی لەوەدوای وەگەوەی بەڕاستی جۆرە پێشهاتێکی سەیر بەڕێوە بێ کە ڕاستکۆڵنییکۆڤ لە بازاری سنایەوە گەڕایەوە ماڵەوە خۆی بەسەر قەنەفەکەدادا و سەعاتێکی تەواو بەبێ جوڵ دانیشت تەنیا بەرەو تاریکێ چوو ڕاستکۆڵنییکۆڤ مۆمی نەبوو هەر بیری لەوەش نەکرد بۆ کا بێت مۆمێک دابگیرسێنێ هەرگیز نەیەتوانی ئەوە بێنێتەوە یادی خۆی کە ئایا لەو ماوەیەدا بیری لە شتێک کردوتەوە یان نە پاشان هەستی بە لەرزوو تاکە کردەوە و بە چاکی زانی لەسەر قەنەفەک ڕاکشێ